قال نبأنی العلیم الخبیر. کاتێ کە پێغەمبەر قسەیەکی بە پەنامەکی بۆ یەکێ لە حەرەمەکانی گێڕایەوە، چاکە ئەو حەرەمەی پێغەمبەر قسەکەی پێغەمبەری کە بۆ ئەوی کردبوو گێڕایەوە بۆ کەسانێکی تر و خوایش پێغەمبەری ئاگەدار کرد کەوا ئەو حەرەمەی قسەکەی ئەوی کە بە پەنامەکی بۆ گێڕابۆوە بۆ کەسانێکی تر گێڕاوەتەوە و پێغەمبەریش هەندێ لەو قسە گێڕراوانەی دیسانەوە بۆ حەرەمەکەی گێڕایەوە و هەندێکیانی بۆ نەگێڕایەوە، حەرەمەکەی پێی وت، کێ خەبەری دایتێ من قسەکانتم گێڕاوەتەوە کە بۆت کردبووم؟ پێغەمبەریش وتی، خوا ئاگەداری کردم کە هەموو شتێ ئەزانێ و لە هەموو شتێ خەبەردارە. وَالْمَلَائِکَةُ بَعْدَ ذَٰلِکَ ظَهِیرٌ جا لەسەر ئەم ڕووداوە کە سەرەتاکەی وابووە، پێغەمبەر شتێکی بۆ حەفسەی حەرەمی گێڕاوەتەوە و ئەویش چووبوو بۆ عائیشەی گێڕابۆوە، خوا ڕووی قسە ئەکاتە ئەو دوو حەرەمەی پێغەمبەر و پێیان ئەفەرمێ، ئەگەر ئێوە پەشیمان ئەبنەوە لەوەی کردووتانە و تەوبە ئەکەن لای خوا ئەوە چاکە و سوودی هەیە بۆتان چونکە دڵتان لای داوە لە حەق و کارێکتان کردووە کە پێویستی بە تۆبەلێ کردن بێ خۆ ئەگەر پشت یەکیش ئەگرن لە دژی پێغەمبەر ئەوە ئەو هیچ زیانێکی پێ ناگا و خوا دۆستی ئەوە و جوبرەئیل و باشانی ناو خاوەن باوەڕەکان و لەمانەیش بەولاوە فریشتەکانی خوایش پشتیوانینی. زۆر نزیکە ئەگەر پێغەمبەر دەستبەرداری ئێوە ببێ و تەڵاقتان بدا خوا لە جیاتی ئێوە ژنی لە ئێوە چاکتری بداتێ، ژنانی موسڵمانی خاوەن باوەڕی نوێژ و تاعەتکەری تەوبە لە گوناهکەری خواپەرستی ڕۆژووگر لە بێوەژن و لە کچ. ئەی ئەوانەی کە خاوەن باوەڕن، خۆتان و ژن و مناڵتان لە ئاگرێ بپارێزن کە سووتەمەنییەکەی ئادەمیزاد و بەردە و فریشتەی زبر و توند و تووڕەی بەسەرەوەیە، خوا هەر فەرمانێکیان بداتێ بێفەرمانی ناکەن و هەرچییان ئەمر پێ بکرێ ئەیکەن. تۆبەیەکی خاوێن و بێ گەرد بکەن، بەڵکو خوای خۆتان لە کردەوە خراپەکانتان ببورێ و بتانخاتە بەهەشتی واوە کە جۆگە و ئاوی بە بنا ئەڕوا، لەو ڕۆژەدا کە خوا پێغەمبەر و خاوەن باوەڕەکانی تەکی ڕیسوا ناکا و حاڵیان وایە ڕووناکییان لە بەردەمیان و لای ڕاستیانەوە ئەڕوا و ئەڵێن، خوایە ئەم ڕووناکییەمان بۆ تەواو بکە و تا هەین ببێ و لێمان خۆش بە، تۆ توانای هەموو شتێکت هەیە. هەروەها مەریەمی کچی عیمڕانیش کە فەرجی خۆی پاراست و ئێمەیش لە ڕێگای فریشتەی خۆمانەوە فوومان پیا کرد و ئەویش باوەڕی بە وشەکانی خوا کرد کە عیسا لە نێوان ڕانەکانیەوە واتە ڕانەکانی دایکی پێی وت بە خەڵکیان بڵێ و بەو کتێبانەی کە خوا ناردبوونیە خوارەوە بۆ سەر پێغەمبەران و لە خواپەرستان بوو.